ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی سی و پێنج ئازیزان لە ئەڵلقەی ڕابردوودا لە باسی کەعبی کوڕی ئەشرف داوەستین کە هەمیشە و بەردەوام بە هۆنراوەکانی و هەڵوێستە نەشیاوەکانی ئازاری پێغەمبەری دەدا درودی خی لەسەر بێ بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیشدا تەواوی باسەکەتان پێشکەش دەکەین کەعب هەر دەستبەرداری ئەم تاوانەی نەدەبوو و شعرەکانیشی نزیک بۆ ورەی هەندێ لە کافران بەرز کاتەوە و بیان بزوێنێ و توانایان بداتە بەر بۆ دژایەتی کردنی مسلمانان تا ڕۆژی تۆڵە هاتە پێش بەسەرهاتی لەناوبردنی ئەم تاوانبارە لە زۆر سەرچاوەدا هاتووە هەندێکیان بە کورتی و هەندێکیان بە درێژی و هەریەکەیان تەنها چەند لایەنێکی باسەکەی تایە بە کۆکردنەوە و ڕێکخستنی هەمویان بەسەرهاتەکە باشتر ئاشنا دەبین لە هەموو ڕوویەکەوە باسەکەش بە درێژی بەم جۆرەیە جابر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کەعب هەر دەست بەرداری ئازاردانی پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان نەبوو تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی کێ تۆڵە لە کەعبی کوڕی ئەشرف دەکاتەوە بەڕاستی ئازاری خوا و پێغەمبەر دەدات بە شعرەکانی و مشریکەکان بەهێز دەکات محەممەدی کوڕی مەسلەمەوتی ئەی پێغەمبەری خوا پێت خۆشە بیکوژم پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ بەڵام چۆ ڕاوێژ بە سعدی کوڕی معاز بکە محەممەدی کوڕی مەسلەمە دەڵێت من چوون بۆ لای سعد و باسەکەم بۆ گێڕایەوە و ئەویش وتی بڕۆ بڕۆ بۆ جێبەجێکردنی ئەو کارە پشت بەخوا بەڵام حارسی کوڕی ئەوسی برازام و عبادی کوڕی بەشیر و ئەبی عەبسی کوڕی جابیری حارس و ئەبی نائل سەلکانی کوڕی قەیسی ئەشەلی ئاگادار بکەرەوە و لەگەڵ خۆتدا بیان بە منیش چوون بۆ لای هەمویان و لە کارەکە ئاگادارم کردنەوە هەمویان ڕازی بوون تەنها سەلکان نەبێت پێیوتم برازام من تۆ بەڕاست دەزانم بەڵام پێم خۆشە ئەم کارە ئەنجام نەدەم تا خۆم دەچم قسە لەگەڵ پێغەمبەردا دەکەم درودی خی لەسەر بێ ئەو ڕۆیشت و باسەکەی لای پێغەمبەر درودی خی لەسەر بێ گێڕایەوە و ئەویش پێی فەرموو لەگەڵ هاوڕێکانتدا بڕۆ محەممەدی کوڕی مەسلەمە دەڵێت وتم ئەی پێغەمبەری خوا ڕێگەم بدە تا شت بڵێم پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بڵێ واتە پێویستت بە هەر قسەیەک بوو وەک فێڵ بیڵێ و بەکاری بێنە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دا بە سەعدی کوڕی مەعاز کە ئەو کۆمەڵە بنێرێت بۆ کوشتنی کەعب سەعدیش ئەو پێنج کەسەی بۆ نرد هەر پێنجیان چوون بۆ لای کەعبی کوڕی ئەشرف کە دانیشت بوو لە ناو خزمانیدا لە عوالی ناوچەی سەروی مەدینە کەعب کە ئەو پێنجەی بینی لێیان ترسا و پێی وتن بۆچی هاتوونەتە ئێرە ئەوانیش وتیان ئیش و کارمان بە تۆ هەیە کەعبوتی با یەکێکتان لێم نزیک بێتەوە و کارەکەیم پێ ڕابگەێنێت محەممەدی کوڕی مەسلەمە لی نزیک بۆەوە و کەوتە باسی پەیوەندی هەردوولا و پاشان پێیوت ئەم پیاوە داوای زەکاتی لێکردوین و بەڕاستی ماندووی کردوین و من هاتووم بۆلات کە هەندێک خورمان بە قەرز بدەیتێ کەعب ئەمەی گوێ لێ بووتی ئەمەشی هێنا بەسەرتاندا والله لی بێزار دەبن لەو کاتەوە ئەم پیاوە هاتۆتە لاتان تەواو ماندووی کردوون محەممەدی کوڕی مەسلەمە پێیوت ئێمە ئێستا شوێنی کەوتوین پێمان ناخۆشە لی دوورکەوینەوە تا نەزانین کۆتاییەکەی بەچی دەگات ئێمە هاتوین دەمانەوێت ویسقێک یان دوو ویسق خورمامان بە قەرز بدەیتێ کە عبوتی باشە بەڵام بارمتەم لادانێن ئەویشوتی چیت دەوێت کە عبوتی ژنەکانتانم بە بارمتە لادادنێن ئەویش وتی چۆن ئێمە ژنەکانمان بە بارمتە لای تۆ دادەنین تۆ جوانترین پیاوی کەعبوتی دە منداڵەکانتان لام بە بارمتە دانێن ئەویش وتی ئەمە شوورەیە لەسەر ئێمە دوجار بە منداڵەکانمان دەوترێت و دەڵێن ئێوە هاوشێوی ویسقێک یان دوو ویسق خورما بە بارمتە گیراون ئەمە ناکەین بەڵام چەکت بە بارمتە لادادەنی کەعبیشوتی باشە اینجا محەممەد بەڵێنیدایە کە لە دوای بێدەنگی شەو هەر پێنجیان بێن بۆ لای ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ هەر پێنجیانی بەڕێ کرد دوای تەواوبوونی نوێژی عیشا لەگەڵ یاندا ڕۆیشت تا گۆڕستانی بەقی ئەلغەرقەت لەوێ ئەوانی نرد و فەرمووی بڕۆن بەناوی خواوە خوایە کۆمەکیان بکە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەڕایەوە ماڵەوە و ئەو شەوەش مانگە شەوێکی ڕووناک بوو ئەوان هەر پێنجیان ڕۆیشتن تا گەیشتنە لای قەڵاکەی ئەبوو نائیلە و محەممەدی کوڕی مەسلەمە بانگیان لێکرد کەعبیش تازە ژنی خواستە بوو کە ئەو دەنگەی بیست لە جێگەکەی خۆی بەرز بووەوە ژنەکەی لایەکی کراسەکەی گرت و پێیوت تۆ پیاوێکی دوژمنداری دوژمندار لەم کاتەدا ناچێتە دەرەوە کەعبوتی ئەوە ئەبوو نائیلەیە گەر بیزانایە من خەوتوم هەڵی نەدەستاندم ژنەکەی پێیوت والله من بە دەنگەکەیدا دەزانم کە خراپکارە بۆ کوێ دەچیت ئالم کاتەدا ئەمانە لەم کاتەدا نەهاتوون بۆ لات بۆ شتێک کە تۆ پێت خۆش بێت من گوێم لە دەنگێکە بۆنی خوێنی لێ دێت کە عبوتی ئەمە تەنها محەممەدی کوڕی مەسلەمە و ئەبوو نائیلەی براشیریەکەیەتی و ئەوان پێشتر ئەم پێویستی خۆیان لا باس کردوون بەڕێز ئەوەیە گەر بۆ کوشتنیشی بانگ بکرێت بە شەو هەر دەڕوات پاشان محەممەد بە هاوڵەکانی وت گەر ئەو هات من دەست درێژ دەکەم بۆ سەری بۆنی دەکەم و گەر ئێوەش منتان بینی کە سەری وا لە ناو دەستمدایە ئەوجا بە هەمووتانەوە لێی بدەن محەممەدی کوڕی مەسلەمەش هاوڵەکانی ئاگادار کردەوە کە لە ژێر دار خورماکەدا چاوەڕێی بکەن لە پاشان کە عبدا بە زیێلایەن و یەک پۆشاکی لەبەردا بوو بەخۆیەوە پێچا بوو بۆنی گوڵاوی لێدەهات ئینجا هاتە لای محەممەدی کوڕی مەسلەمە و دانیشت لەگەڵی محەممەد پێیوت چەند بۆنەکەت خۆشە و قەد و باڵات ڕێکە لەوێدا ماوەیەک لەگەڵ هەمویان دانیشت و قسەی لەگەڵداکردن و ئەوان وتیان کەعب با بە پیاسە هەموو بچین تا شیوی عجوز و لەوێ قسەکانمان تەواو بکەین کابیژوتی گەر پێتان خۆشە با بڕۆین بە پیاسە هەموو ماوەیەک ڕۆیشتن ئینجا محەممەدی کوڕی مەسلەمە دەستی برد بۆ سەری کەعب و پاشان بۆنی دەستی خۆی کرد و وتی تا ئێستا بۆنێکم نەدیوە خۆشتر بێت لەم بۆنەی ئەم شەو کابیژ وتی ئەوە خۆشترین بۆنی عەرەبە لەبەر ئەوە لە خۆمم داوە کە فلان ئافرەتم خواستووە محەمەدی کوڕی مەسلەمە پێی وت ڕێگەم دەدەیتەوە دیسان بۆنی سرت بکەمەوە ئەویش وتی بەڵێ پاشان دەستی برد بۆ سەری و بۆنی کرد و هاوەڵانیشی بۆنیان کرد تا سێم جار ئینجا دەستی بردەوە بۆ سەری ئەم جارەیان بە هەردوو دەستی سەری تون گرت و بە هاوەڵانی وت لەم دوژمنەی خوا بدەن بیکوژن ئینجا هەموو لێی کۆبوونەوە تا کوشتیان لەوێدا دەنگە دەنگ بڵاو بۆەوە و جوولەکەکان هەموو لە قەڵاکانیانەوە هەستان و ئاگریان هەڵگیرساند بەڵام شمشێری یەکێکیان گەڕایەوە بەر قاچی حارسی کوڕی ئەوسی کوڕی معاز کەوت و قاچی بریندار کرد اینجا هەمویان بەڕاکردن بەسەر نیمچە تەپۆلکەی بەنی ئومەیەدا و لەوێشەوە بۆ نیمچە تەپۆلکەکانی بەنی قڕیش ڕۆیشتن محەممەدی کوڕی مەسلەمەش دەڵێت، ڕامان کرد و دەرچووین بۆ سەر بەرزاییەکەی حوڕڕە العەڕیز، حارسی کوڕی ئەوسمان لێ دوا کەوت و برینەکەی خوێنی لێ دەهات. ئێمەش ماوەیەک لەسەری وەستاین تا بینیمان وا بە شوێنماندا دێت، ئێمەش چووین و هەڵمان گرت. تا لە کۆتایی شەودا گەیشتینە لای ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لەو کاتەدا پێغەمبەر درودی خوای لەسەر شەو نوێژی دەکرد و لە دەرەوە سەلاممان لێ کرد. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دوای تەواو بوونی نوێژەکەی هاتە دەرەوە بۆ لامان و فەرمووی ڕوخسارەکانتان سەرفراز و سەرکەوتو دیارە ئیتر ئێمەش مژدەی کوشتنی دوژمنەکەی خوامان پێدا و تفێکی نایە سەر برینەکەی حارس و پاشان گەڕایەوە و ئێمەش گەڕینەوە بۆ لای خێزانەکانمان ئیتر لەم ڕووداوەوە هەموو چاوترسێن بوون و هەموو جوولەکەیەک لە خۆی دەترسا کەعبی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە دوای ئەم ڕووداوەوە جوولەکەکان و مشتەکان هاتنە لای پێغمبەر درودی خی لەسەر بێ وتیان کەعبی سەرکردەمان بە پیلانێک ئەم شەو کوژراوە پێغمبەریش درودی خی لەسەر بێ بەبیری هێنانەوە کە چۆن کەعب ئازاری پێغمبەر و مسلمانانی دەدا بە شیعرەکانی دژایەتی هەمویانی دەکرد پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ داوای لێکردن کە ڕێکەوتن نامەیەک لە نێوانیاندا بنووسرێت تا هەموو لایەک بە گوێری ئەو ڕێکەوتن نامەیە هەڵس و کەوت لەگەڵ یەکدا بکەن ئیتر ئەوە بوو ئەو ڕێکەوتن نامەیە لەلایەن پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان لەگەڵ جوولەکەکان نووسرا و هەموو لەسەری ڕێکەوتن ئەو ڕێکەوتننامەیەش لای عەلی کوڕی ئەبوو تاالب ڕزای خی لەسەر بێ مایەوە بەم جۆرە کەعبی کوڕی ئەشرف بە تۆڵەی تاوانەکانی خۆی گەیشت لە پەیمان شکاندن لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان و خیانەتکردن لە دانیشتوانی شارەکەی خۆی و پشتگیریکردنی دوژمنانی ئیسلام و هاندانیان بۆ بەرەنگاری و بەگژاچوونەوەی ئیسلام و مسلمانان و دەرکردنی شایەتی ناهەق بۆ مشریکان و جوێندان بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و بختانکردن بۆ ئافرەتانی مسلمان هەموو هەڵوێستێکی ئەم ناپاکە بەڵگەیەکی ئاشکرایە لەسەر شکاندنی ئەو پەیمان نامەیە کە لە نێوان هەردوولادا هەبوو و هەموو یەکێک لەم تاوانانە وا دەکات لە خاوەنەکەی کە خوێنی بەفیڕۆبچێ و بە دوژمن بناسرێ و مامەڵەی دوژمنی لەگەڵدا بکرێت. غەزای ئوحد ئیبن و ئیسحاق دەفەرمێت کافرەکانی قڕیش دوای ئەوەی کە تووشی شکستە گەورەکەی بەدرهاتن و کاروانە بازرگانەکەیان دەرباز بوو گەڕایەوە مەکە هەندێک لە ناودارانی قڕیش وەک عەبدوڵای کوڕی ڕەبیعە و عکریمەی کوڕی ئەبوو جەهل و سەفوانی کوڕی ئومەیە و پیاوانێکی تر لە قوڕەیش کە کوڕ و باوک و برایان کوژرابوو لە جەنگی بەدردا هەموو پێکەوە داوایان لە ئەبوو سوفیان و ئەو بازرگانانە کرد کە کاروانە بازرگانیەکەیان پێکهێنا بوو پێیان وتن ئەی کۆمەڵانی قوڕیش خۆتان دەزانن کە محەممەد ئێوەی کردوتە دوو کەرتەوە و پیاوە باشەکانیشی کوشتون ئێوەش بەم سامانەتان کۆمەکی بکەن بۆ جەنگ کردن لەگەڵیدا بەڵکو و تۆڵەی کوژراوەکانی خۆمانی لێ بکەینەوە قڕیش هەموو بەم پێشنیارە ڕازی بوون کۆبوونەوە لەسەر جەنگ بە ئەبوو سوفیان و هەموو خاوەن کاروانەکان و هەموو لایەنگرانی قڕیش و هاوپەیمانەکانیان لە هۆزەکانی کینانە و دەشتی توهامە پێشتر ئەبوو عیزەی جومەحی لەگەڵ هوبەیری مەخزومی و ئیبن زەعبەری و ئەمری کوڕی ئەمر کەوتبوونە جۆشدانی خەڵک بۆ ئامادەباشی و بەشداریکردن لەم جەنگەدا بۆ تۆڵەسەندنەوە پاشان قڕیش بە هەموو ورەیەکەوە و بە هەموو چەک و چەکدارەکانیانەوە خۆیان سازدا و بەڕێکەوتن ژنان و کۆیلەکانیشیان هێنا بۆ ورە بەرزکردنەوە ئەبوو سوفیان کە سەرکردەیان بوو ژنەکەی هیندی کچی عوتبەی لەگەڵ خۆی هێنا بوو سەفوانی کوڕی ئومەیەش ژنەکەی بەرزەی کچی مەسعودی لەگەڵ خۆی هێنا بوو ئەمری کوڕی عامریش ڕیتەی کچی منەی هیژنی لەگەڵ خۆی هێنا تەڵحەی کوڕی ئەبی تەڵحەش سولافەی کچی سعدی ژنی لەگەڵ خۆی هێنا هەموو پێکەوە بە ڕێکەوتن بەرەو مەدینە واقعدی لە مەغازیدا دەڵێ عباسی مامی پێغەمبەر درودی خی لەسەر بێ هەواڵی وردی ئەم سوپایەی بە نێرراوێکدا گەیاندە پێغەمبەر درودی خوای لەسەر بێت لە مەدینە پێش دەرچوونی سوپاکەی قوڕەیش زهری ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت سرجەم ژمارەی سوپاکەی قوڕیش سهزار کەس بوو و دوسەد ئەسپیان لەگەڵ خۆیان هێنابوو ئەمەش لە مانگی شەوال و ساڵی دووەمی کۆچیدا بوو ئیبن و ئیسحاق دەفەرمێت سوپاکەی قوڕەیش گەیشتە نزیک شاری مەدینە و لەسەری شیوەکەی سبخە بەرامبەر بە مەدینە و لای بەرزایی عەنین دابەزین ڕاوێشکردنی پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ هاوڵاندا موسای کوڕی عقبە ڕەحمەتی خی لێبێت دەفەرمێت هەندێک لەو مسلمانانەی کە بەشدار نەبوون لە جەنگی بەدردا خۆزگەیان دەخواست کە دژمن بێت تا ئەوانیش وەک برایانی تریان ڕۆڵ بگێڕن لە جەنگی قوڕیشدا و پاداشتی بەرز بەدەست بێنن کاتێک ئەبوو سوفیان لەگەڵ مشتیکەکاندا لای خواروی ئۆحود دابەزین ئەو مسلمانانە زۆر دڵخۆش بوون بە هاتنی دوژمن و دەیانوت خی گەورە ئاواتەکەمانی بۆ هێنای نەدی پێغەمبەریش درودی خۆی لەسەر بێ لە شەوی هەینیدا خەوێکی بینی و کە ڕۆژ بووەوە بۆ هاوڵەکانی گێڕایەوە کە هاتبوون بۆ لای و پێی فەرمونون ئەم شەوی ڕابردوو لە خەومدا بینیم هەندێک مانگا سەردەبڕان وە شمشێری زولفەقاری خۆمم بینی لە قەراغەکەیەوە کەرتێکی لێبووەوە لە ڕیواەتێکی تردا هەردوو لای شمشێرەکە قرینجا بوو بینیم کە من لە قەلغانێکی قایمدام و بەرانێک بە دوای خۆمدا ڕادەکێشم ئەو خەوەی کە پێغمبەر دروری خی لەسەر بێبینی لە چەند فرەرمودەیەکدا هاتووە دوای ڕێکخستنیان بەم جۆرەیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لە خەوەکەمدا بینیم شمشێرەکەم لەراندەوە و نوکی پێشەوەی شکا لە ڕیواەتێکدا بینیم لە نوکی تیژی شمشێرەکەمدا کەرتێکی لێبووەوە لە گێڕانەوەیەکی تردا کردبوونێکم بینی کە لە شمشێرەکەم زول فەقاردا بوو لە گێڕانەوەیەکی تریشدا بینیم لایەکی شمشێرەکەم شکا بوو ئەوەش کوشتنی یەکێکە لە خزمەکانم پاشان شمشێرەکەم جارێکی تر لەرانەوە تەماشام کرد چاک بووەوە و لە جاران باشتر بوو و ئەمەش سەرکەوتنی خوددایە و یەکبوونەوەی ئیماندارانە لە خەوەکەم دابینیم هەندێک مانگا سەردەبڕان سوێن بەخوا ئەوەش ئەو بڕوادارانەیە کە لە جەنگی ئۆحوددا شەهید دەبن ئەو خێرش پاداشتی ئەو ڕازگۆیەیە ئەو خێرش پاداشتی ئەو ڕازگۆیەیە کە خی گەورە پێی بەخشین لە دوای جەنگی بەدر لە خەوەکەمدا بینیم بەرانێکم بە دوای خۆمدا ڕادەکێشا ئەوەش مانای ئەوەیە کە گەورەیەکیان لێ دەکوژرێت بینیم وەکو دەستم خست بێتە قەلغان سنگێکی زۆر بدەوەوە ئەوەش مانای شاری مەدینەیە موسای کوڕی عق بە ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ کە خەوەکەی خۆی بۆ گێڕانەوە و بۆی لێکدانەوە بە هاوەڵانی فەرموو با بمێنینەوە لە شاری مەدینە گەر ئەوان بێنە ناوەوە لە ناو شارەکەدا شەڕیان لەگەڵ دەکەین لە ڕیواەتەکەی ئیبن و ئیسحاقدا پێی فەرمونون گەر بە چاکی دەزانن با لە مەدینەدا بمێنینەوە وازیان لێ بهێنن با ئەوان لە جێگەی خۆیان دابمێنەوە و ئەوە خراپترین شوێنە بۆ ئەوان ئەگەر هاتنە سەرمان ئەوە لە ناو شارەکەدا لەگەڵیان دەجەنگین موسای کوڕی عقبە دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ بە هاوڵانی فەرموو بمێننەوە لە ناو شاردا ژن و مناڵەکانتان ببەنە ناو ماڵەکانەوە و گەر ئەوانیش هاتنە ناوەوە بۆمان کۆڵان بە کۆڵان لەگەڵیان دەجەنگین و لەسەر خانووەکانیشەوە ئافرەتان تیربارانیان دەکەن بەڵام ئەوانەی کە جەنگی بەدریان نەدی بوتیان ئەی پێغەمبەری خوا سوێن بەخوا ئەوان لە زمانی نەفامیدا نەیان توانیوە بێنە سەرمان بۆ ناو شار ئەی ئێستا چۆن دەتوانن بێنە سەرمان دوای مسلمان بوونمان ئێمە ئەی پێغمبەری خوا ئاواتە خواز بووین و داوامان لەخوا دەکرد کە ڕۆژێکی وا بێتە پێشەوە بۆمان ئەوە تا ئێستا خی گەورە ئاواتەکەمانی بۆ بەدی هێناوین و ڕێگەکەی بۆ نزیک کردوینەتەوە هەندێک لە پیاوانی ئەنساروتیان ئەی پێغمبەری خوا گەر لە شیوەکەی خۆمان لەگەڵیان بەجەنگ نین ئەیکەی و لەکوێ لەگەڵیان بەجەنگ بین هەندێکی تریان وتیان ئێمە چی بکەین دەبێت جەنگەکە لە کێڵگەکانمان دوور بخەینەوە پیاوانێکی تروتەی خۆیان وت و ڕازگۆیانە لەسەری ڕۆیشتن لەوانە حەمزەی کوڕی عبدولمطلیب فەرمووی سوێند بەوەی ئەو کتێبەی بۆ دابەزاندویت دەبێ بە جەنگ بی لەگەڵیاندا لە دەرەوەی شار یعمموری کوڕی مالیکی کوڕی سعلە بە فەرمووی ئەی پێغەمبەری خوا بە هەشتمان لێ قەدەغەم مەکە سوێن بەوەی کە گیانی منی بەدەستە دەبێت بچمە ناو بەهشتەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو بەچی دەچیتە ناو بەهشتەوە ئەویش وتی بەوەی کە من خوا و پێغەمبەرم خۆش دەوێت و لە ڕۆژی ڕوبەڕووبوونەوەشدا ڕناکەم پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو ڕاست دەکەیت ابن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت بۆچوونی عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول لەگەڵ بۆچوونی پێغەمبەر بۆ درودی خوای لەسەر بێ کە نەسنە دەرەوەی شار موسای کوڕی عوقبە دەفەرمێت، بەم جۆرە زۆرینەی خەڵکی ڕازی نەبوون بە نەچوونە دەرەوە بۆ دوژمن، لەگەڵ وتە و بۆچوونەکەی پێغەمبەردا نەبوون دروودی خوای لەسەر بێ، گەر ئەوان ڕازی بوونایە بە فەرمانەکەی هەر ئەوە چاکتر بوو، بەڵام قەزا و قەدەری خوا وا بوو، ئەو ڕۆژە ڕۆژی هەینی بوو، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لە وتاری هەینیدا ئامۆژگاری کردن و ئەو باسەی بە بیر هێنانەوە فەرمانی پێکردن بە خەبات و تێکۆشان و ئینجا وتارەکەی تەواو کرد و نوێژەکەی بۆ کردن پاشان داوای شمشێرەکەی و کەل و پەلی جەنگی کرد و جلی جەنگی لەبەر کرد و پێی فەرمونون گومانم وایە کە ئەمڕۆ کوژرا و زۆر دەبێت لە ئێوە و لەوان ئالە و ڕۆژەدا پیاوێک لە ئەنسار کە ناوی مالیکی کوڕی ئەمر بوو مرد پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێژی لەسەر کرد دوای تەواو بوون و ناشتنی گەڕایەوە ناو مسلمانان و ئەوان پەشیمان بووبوونەوە و لە ناو خۆیاندا وتبوویان نەدەبوو ئێمە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ناچار بکەین و زۆری لێ بکەین بۆ چوونە دەرەوە هەندێک لە پیاوە کارناس و ژیرەکانیان وتیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لێکردین کە لە مدینە بمێنینەوە گەر دوژمن هاتە ناوەوە بۆمان لە کۆڵانەکاندا لەگەڵیان دەجەنگین و ئەو پێغەمبەرە و هەواڵی لە ئاسمانەوە بۆ دێ و زاناترە بەخوا و فەرمانەکانی لەگەڵ ئەوەشدا ئێمە زۆرمان لێکرد تا بۆچوونەکەی ئێمە قوبڵ بکات پاشان ئەم وتانە لەلایەن هەموو ئەنسارەوە لە ناو خۆیان دەیان وتەوە بۆیە هەموو تێکڕاهات نە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ و وتیان ئەی پێغەمبەری خوا با لە شاردا بمێنینەوە و هەر بۆچوونەکەی تۆ ڕاستە و ئێمەش پشتگیریت لێ دەکەین پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی هیچ پێغەمبەرێک بۆی نییە چەکی لە خۆی بەست دای بنێت تا شەڕ نەکات من پێشتر ئەوەم لێ داوا کردن بەڵام ئێوە تەنها بە دەرچوون نەبێت ڕازی نەبوون لەبەر ئەوە گوێڕایەڵ بن بۆ فەرمانەکانی خوا بە ئارام و خۆگر بن لە کاتی تێکڕژان لەگەڵ دوژمندا ئەوەی فەرمانم پێکردن زۆر بە چاکی جێبەجێی بکەن پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دا بەخۆ ئامادەکردن بۆ دەرچوون لە شار و ڕووبەڕووبوونەوەی مشریکەکان خۆ ئامادەکردن و دەرچوون بۆ ڕووبەڕووبوونەوەی مشریکەکان سرجە مسلمانان کەوت نەخۆ ئامادەکردن بۆ بەرەنگاربوونەوەی مشریکان تەنانەت ئەوانش کە منداڵ و کەم ئەندام بوون بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕێگەی تەنها بە هەندێکیان دا بۆ بەشداربوون لەم جەنگەدا لەوانەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕێگەی نەدان عەبدوڵای کوڕی عمەری کوڕی خەتا بوو وەک خۆی دەفەرمێت داوای بەشداربوونم کرد لە جەنگی ئوحوددا تەمەنم چواردە ساڵ بوو بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕێگەی نەدام ئیبن و هیشام دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕێگەی دا بە سەمورەی کوڕی جوندوب و ڕافیعی کوڕی خەدیج کە هەردووکیان تەمەنیان پانزە ساڵ بوو. بەڵام ڕێگەی نەدا بە ئوسامەی کوڕی زەید و و زەیدی کوڕی سابیت و و زەیدی کوڕی ثابت و بەڕاء کوڕی عازب و عەمری کوڕی حەزم و ئوسەیدی کوڕی زوهەیر. لە هەندێک ڕیوایەت دا هاتووە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕێگەی نەداوە بە چواردە منداڵ کە بەشدار بن لە جەنگی ئوحود دا. مسوڵمانان هەموو پێشبڕکێیان دەکرد بۆ بەشداربوون لەم جەنگەدا تەنانەت بە کەم ئەندامەکانیشیانەوە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت ئەمری کوڕی جەمۆح پیاوێکی شەلی قاچ خوار بوو و خاوەنی چوار شێرە کوڕ بوو کە لەگەڵ پێغەمبەردا درودی خی لەسەر بێ لە هەموو جەنگەکاندا بەشدار بوون کاتێک جەنگی ئوحود هاتە پێش ویستیان ڕێگە لە باوکیان بگرن و پێیان وت تۆ پاساوی بەشدار نەبوونت هەیە و خی گەورە داوای بەشداربوونت لێ ناکات ئەویش هات بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ و پێیوت کوڕەکانم دەیانەوێت ڕێگەم لێ بگرن نەیەم بۆ ئەم جەنگە لەگەڵتدا سوێن بەخوا من بە هیوام بەم قاچە شەلەمەوە بەناو بەهشدا بڕۆم پێغەمبەریش درودی خوای لەسەر بێ پێی فەرموو بەڵام تۆ جیهادت لەسەر نییە و خاوەن عزریت و بە کوڕەکانیشی فەرموو پێویستە ئێوەش ڕێگری نەکەن بەڵکو خوا شەهیدی پێ ببەخشێت ئەوە بوو بەشدار بوو و لە جەنگی ئوحودیشدا شەهید بوو ئەم باسەش بە ڕیوایەتێکی تر لە جابیرەوە ڕزای خی لەسەر بێ هاتووە کە دەفەرمێت ئەمری کوڕی جەمۆح قاچی شەل بوو هات بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ڕۆژی ئوحود داوتی ئەی پێغەمبەری خوا ئەگەر من ئەمڕۆ بجەنگێم لە پێناوی خوادا تا دەکوژرێم دەچمە بەهشت و ئەم قاچەم ساغ دەبێتەوە تا پێی بڕۆم لە ناو بەهشتا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ ئەمریش وتی سوێن بەوەی کە گیانی منی بەدەستە ناگەڕێمەوە بۆ لای خێزانەکەم تا نەچمە ناو بەهشتەوە عمەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێ فەرمووی سوێن دەکەت مەکە بە مەرج بەسەر خواوە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی لەسەر خۆ ئەی عمەر تیایاندا هەیە گەر سوێن دانێن لەسەر خوا خی گەورە سوێندەکەی ناشکێنێت بووی و دەیهێنێتە دی لەوانەش عەمری کوڕی جەموحە. لەم بڕگەیەدا کە دەفەرموێت سوێند دانێت لەسەر خوا ماناکەی ئەوەیە گەر سوێند لە خوا بخوات کە ئەبێت ئەو کارەی بۆ ئەنجام بدات ئەوە خوای گەورە بۆی جێبەجێ دەکات و سوێندەکەی ناشکێنێت و جابیر و باوکیشی پێشبڕکیان بوو بۆ بەشداریکردن لە جەنگی ئۆحددا جابر ڕزای خی لەبێ دەفەرمێت عبدوڵای باوکم پێی وتم جابر، بمێنەوە لە ناو شاردا لەگەڵ دانیشتوانی مەدینە، تا بزانیت جەنگەکەمان بە کوێ دەگا و وە چۆن دەبێت، سوێند بەخوا گەر لەبەر ئەوە نەبێت ئەو کچانەم لە دوای خۆم بەجێ دەهێڵم ئەوا پێم خۆش بوو لە پێشمەوە بکوژرێیت. لە ڕیوایەتێکی تردا جابر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت کە جەنگی ئوحود هاتە پێش لەو شەوەی پێش جەنگەکەدا عەبدوڵای باوکم بانگی کردم و پێیوتم وازانم کە من یەکێک لە کوژراوەکان دەبم لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هیچ کەسێک نییە لە دوای خۆم بەجێی بێڵم خۆشەویستتر بێت لام وەک تۆ جگە لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و من قەرزێکم لەسرە بیدەرەوە بە خاوەنەکەی و زۆر چاک ئاگات لە خوشکەکانت بێت جابر ڕزای خۆی لەسەر بێ دەڵێت بەیانی یەکەم کوژرا و باوکم بوو بەم جۆرە هاوڵانی پێغەمبەر درودی خی لەسەر بێ هەموو لە پێشبڕکێدا بوون بۆ بەشداربوونیان لە جەنگی ئۆحد بۆ دەرخستنی باوەڕیان بەخوا پێغەمبەر درودی خی لەسەر بێ و تەنانەت ئەوانەش کە گلەیان لە یەکتر هەبوو وەک بەسەرهاتەکەی معاز ڕزای خی لەسەر بێ لەگەڵ حرام یاخود سەلیم جابر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت معاز نوێژی عیشای لەگەڵ پێغەمبەردا دەکرد درودی خوای لەسەر بێ و پاشان دەگەڕایەوە و پێش نوێژی بۆ هاوەڵەکانی دەکرد واتە لە مزگەوتەکەی گەڕەکی بەنی خەیتەم شەوێکیان دواکەوت و نوێژی لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ کرد و پاشان گەڕایەوە بۆ لای خزمەکانی و پێش نوێژی بۆ کردن و سوڕەتی بەقەڕی بۆ خوێندن حەرام هات بۆ مزگەوت تا نوێژەکەی بخوێنێ و پاشان بچێت دارخورماکانی ئاو بدات کاتێ بینی معاز ڕزای خی لەسەر بێ نوێژەکەی درێژ کردەوە هاتە دواوە و بە تەنها خۆی نوێژەکەی خوێند و بە پەلە تەواوی کرد پاشان چووە دەرەوە و هەوساری وشترەکەی گرت و چوو بۆ ئاودانی دارخورماکانی معازیش نوێژەکەی تەواو کرد و باسەکەی حرامیان بۆ کرد و معازیش وتی ئەوە منافق و دووڕووە کە نوێژەکەی بەپەلە دەخوێنێت لە پێناوی ئاودانی دار خورماکانی دەبێت کارەکەی بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ بگێڕمەوە معاس هات و بۆ پێغەمبەری خی گێڕایەوە و دواتریش حرام هات بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا معاز دێت بۆ لای تۆ نوێژ دەکات و زۆر خۆی لای تۆ دوا دەخاو دەمێنێتەوە و پاشان دەگەڕێتەوە بۆ لای ئێمە لە کاتی خەوتندا و ئێمە بە ڕۆژ لە کارەکانماندا ماندوین و دێت و بانگمان دەکات بۆ نوێش ئێمەش لە ماڵەکانمان دەردەچین بۆ لای ئەویش نوێژەکەمان بەسەرەوە درێژ دەکات و تۆ ئەی پێغەمبەری خوا شەوی ڕابردوو نوێژەکەت دواخست و معاز نوێژی لەگەڵ کردیت پاشان گەڕایەوە و پێش نوێژی بۆ کردین من ئەی پێغەمبەری خوا لەو کاتەدا دەمویست زوو بچم تا دار خورماکانم ئاو بدەم هاتمە مزگەوت تا لەگەڵ ئەواندا نوێش بکەم معازیش دەستی کرد بە خوێندنی سوورەتی بەقەڕە و نوێژەکەی درێژ کردەوە و منیش هاتمە دواوە و نوێژەکەم خوێن بەپەلە و چوون بەلای ئاودانی دار خورماکانمەوە و ئێمەش خاوەنی وشترا و کێشەکانین و بە دەستەکانمان کار دەکەین، لەگەڵ ئەوەشدا معاذ بە من دەڵێت مونافیق. بەڵام معاذ بۆی دەردەکەوێت سبەینێک کە دوژمن هاتە پێش و هەموو دەبینن کە پێیان گەیشتین چۆن دەبێت ان شاء اللە. جابر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت لەو کاتەشدا هەواڵی نزیک بوونەوەی دوژمنانیان پێگەیشت بوو و مسلمانان هەموو خۆیان ئامادە دەکرد بۆ ئوحود حەڕامیش لە جەنگی ئوحوددا شەهید بوو دواتر پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە معازی فەرموو چی کرد ئەوەی ناکۆکی و گلەیی لە هەردووکمان هەبوو معازیش وتی ئەی پێغەمبەری خوا سوێند بەخوا ئەو ڕاستی کرد و من درۆم کرد و ئەو شەهید بوو مسلمانان هەموو چەکیان لە خۆ بەست پێداویستی جەنگیان ئامادە کرد و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ چەکی لە خۆ بەست و دوو قەلغانی سەر سنگی بەست وسامەی کوڕی زەید ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە جەنگی ئوحوددا دوو قەلغانی پارێزگاری کردنی سنگی لە خۆ بەست بوو لە پێش و پاشەوە واتە قەلغانێک بۆ پارستنی سنگ و قەلغانێک بۆ پاراستنی پشتی پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دا بە دەرچوونی سوپای مسلمانان و هەموو دەرچوون و بەسەر ناوچەی بەدایعدا ڕۆیشتن و ژمارەیان هزار کەس دەبوون و ژمارەی مشریکەکان سێهزار کەس دەبوون پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئایا پیاوێک هەیە ڕێگەمان نیشان بدات بەسەر ئەو بەرزاییەدا بڕۆین تا دەگەینە لایەن هەندێک لە شارەزایانی ڕێگە لە پێشەوە دەڕۆشتن و ئەو ڕێگەیەیان نیشاندا کە بەسەر تەپۆڵکەکانی وەداعدا دەڕۆشت ئەڵقەی سی و شەش گێڕانەوەی هێزی جولەکەکان ئازیزان لە ڕووداوەکانی جەنگی ئۆحود بەردەوامین مسلمانان کە لە مەدینە دەرچوون هێزێکی جوولەکەی پڕچەکیان بینی کە هاتبوون بۆ کۆمەکیان بەڵام پێغەمبەر درودی خی لەسەر بێ گێڕانیەوە چونکە مسلمان نەبوون ئەبی حومەیدی ساعیدی ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەرچوو بۆ جەنگی ئوحود لە ناوچەی سەنیەت الوداع تێپەڕ بوو ئاوڕی دایەوە تەماشای کرد هێزێکی پڕچەک بە دوایاندا دێت بۆیە فەرمووی ئەوانە کێن وتیان ئەوە عەبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلولە لەگەڵ شەسەت کەس لە جولەکە هاوپەیمانەکانی، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئایا ئەوان موسڵمان بوون؟ وتیان نەخێر ئەوان لەسەر ئاینی خۆیانن، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، پێیان بڵێن با بگەڕێنەوە، ئێمە داوای یارمەتی لە موشریکین ناکەین دژ بە موشریکینی تر. پاشەکشێکردنی عەبدوڵڵای کوڕی ئوبەی مونافیق لە جەنگەکەدا. سوپای مسوڵمانان کاتێ گەیشتە ناوچەی شوات یاخود شەیخین ئالەوێدا عەبدوڵای کوڕی ئوبەی منافق هانی خەڵکیدا بۆ گەڕانەوە و سێسەد کەسی لە خزمەکانی خۆی گێڕایەوە موسای کوڕی عقبە ڕەحمەتی خی لێبێت دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ بەڕێکەوت تا دابەزی لە نزیکی کێوی ئۆحود ئا لەوێدا عەبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول سێ سەد کەسی لێ گێڕانەوە و تەنها حەوت سەد کەس لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ مانەوە. دوو کۆمەڵە لە موسڵمانان کە ئەمەیان بینی ناڕەحەتی کەوتە نێوانیان. ئەو دوانەش بەنو حاریسە و بەنو سەلەمە بوون. بەڵام خوای گەورە دڵی هەردوو لایەنی جێگیر و خۆڕاگر کرد و ڕیزی سوپای موسڵمانانی زیاتر پتەو کرد. ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێت سەبارەت بەم باسە دەفەرمێت کاتێک سوپای مسلمانان گەیشتە ناوچەی شواتی نێوان مدینە و ئوحد عبدوڵای کوڕی ئوبەی ترسا و پشتی مسلمانانی بەردا و یەک لەسەر سێی سوپاکەی گێڕایەوە و وتی گوێڕایەڵی ئەوان دەکات و سەرپێچی من دەکات ئەی خەڵکینە ئێمە ئالێرەدا لەسەر چی خۆمان بەکوش بدەین بەم جۆرە دووڕوو گومان لە دڵەکانی خزمانی خۆی دوای کەوتن و گەڕانەوە و عەبدوڵای کوڕی عەمری کوڕی حەرامیش دوایان کەوت و پێی وتن ئای خەڵکینە لەبەر خوا پشتی خزمەکان و پێغەمبەرەکەتان بەرمەدەن لە ڕووی دوژمندا ئەوانیش وتیان گەر بمان زانایە تووشی شەڕدەین ئاوا ئێوەمان بەدەستەوە نەدەدا ئێمە باوەڕمان وایە کە شەڕ ڕوونادات عەبدوڵڵای کوڕی عەمر چەند ئامۆژگاری کردن بەڵام ئەوان هەر سەرپێچیان کرد و ڕۆیشتن عەبدوڵاش پێیوتن ئەو لاتر چن و خوا دوورتان خاتەوە ئەی دوژمنانی خوا خی گەورە جێگەی ئێوە پڕ دەکاتەوە بۆ پێغەمبەرەکەی و پێویستی بە ئێوە نابێت ئەم بەسەرهاتە هەرچەندە ئیسنادەکانی مرسەل و زعیف بن بەڵام بەسەرهاتەکە ڕاستەقینەیە وەکخوای گەورە ڕوونی دەکاتەوە و دەفەرمێت وە لە حەدیسەکەی زەیدی کوڕی ثابتدا هاتووە کە دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرەو غەزای ئوحود ڕۆیشت هەندێک لەوانەی کە لەگەڵی دەرچوو بوون گەڕانەوە وە لە حەدیسەکەی جابیردا ڕزای خوای لەسەر بێ هاتووە کە دەفەرمێت ئەم ئاەتە أعوذ بالله من الشيطان الرجيم بەم جۆرە خوای گەورە ڕیزی سوپای مسوڵمانانی لەو چەپەڵانە پاک کردەوە مسلمانانی زیاتر بەهێز و رەبەرزتر کرد چونکە ئەو دووڕوانە گەر بەشدار بوونایە لەو جەنگەدا تەنها بۆ پشێوینانەوە و پشگیری کردنی دوژمن دەهاتن. ڕێکخستنی سوپای مسوڵمانان لە بەرەبەیانی ڕۆژی شەممەی ناوڕاستی مانگی شەوالی ساڵی سێی کۆچیدا سوپای مسلمانان گەیشتە بەرزایی شاخی ئۆحد لەو ڕۆژەدا بەیداخێکی ڕەش هەڵکرا لەگەڵ سێ ئاڵادا ئاڵای مهاجرین بەدەستی مسعبی کوڕی عمەیرەوە بوو یاخود عاصم ئاڵای ئەوس بەدەستی ئوسەیدی کوڕی حوزەیرەوە بوو ئاڵای خەزرەجیش بە دەستی حوبابی کوڕی منزیرەوە بوو سعیدی کوڕی موسەیب ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بەیداخەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕۆژی ئۆحددا پارچە پۆشاکێکی ڕەشی خات و ئایشە بوو بەیداخەکەی ئەنسار پێی دەوترا عقاب و فەرماندەی قۆڵی دەستە ڕاست علی کوڕی ئەبی تاالب بوو ڕزای خوای لەسەر بێ فەرماندەی دەستە چەپیش منزیری کوڕی ئەمری کوڕی ساعیدی بوو ڕزای خوای لەسەر بێ فەرماندەی پیادەڕەوەکان زوبەیری کوڕی عەوام بوو یاخود میقدادی کوڕی ئەوس بوو. فەرماندەی ناوەڕاستی سوپاکە حەمزەی کوڕی عەبدولموتەلیب بوو ڕەزای خوای لەسەر بێ. و ئاڵا سەرەکیەکەش بەدەستی موسعەبی کوڕی عومەیرەوە بوو ڕەزای خوای لەسەر بێ. لەو ڕۆژەدا هێما و نهێنی یەکتر ناسینەوەی هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بکوژە بکوژە بوو. موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانان لە خوارووی چیای ئۆحود ڕیز بوون مشریکەکانیش لە سەبخە واتە زەویە خوێیاویەکەی بەرامبەر بە چیای ئۆحود وەستان هەردوولا خۆیان ئامادەکرد بۆ شەڕەکە ئامۆژگاریی پێغەمبەر، درودی خوای لەسەر بێ، بۆ تیرهاوێژەکان. پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوای ئەوەی کە سوپاکەی ڕێکخست پەنجا تیرهاوێژی زۆر چالاکی لە سوپاکەی هەڵبژارد. فەرمانی پێکردن لەسەر تەپۆلکەی عەینین یاخود تەپۆلکەی تیرهاوێژەکان کە بەرزاییەکەی پانزە مەتر بوو و سەد و پەنجا مەتر دوور بوون لە سوپای مسوڵمانانەوە. فەرمانی پێ کردن کە لەوێ جێگیر بن و بە هیچ جۆرێک نێنە خوارەوە تا فەرمانیان پێ دەکات گرنگی تیرهاوێژەکان لە سێ خاڵدا بوو یەکەم دەست بە سەراگرتنی ئەو جێگەیە و زاڵبوون بەسەر هەموو قۆڵەکانی شەڕەکەدا دوو پاراستنی سوپای مسلمانان لە پشتەوە سێ بەرەنگاربوونەوەی هێرشی 200 ئەسب سواری مەکە کە ڕۆڵیان وەک زرێ پۆشی ئێستاوا بوو لە شەڕەکەدا. ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ ئەو ئامۆژگاریانەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ عبدوڵای کوڕی جوبەیری کردە فەرماندەی تیرهاوێژەکان کە ژمارەیان پ کەس بوو عبدوڵا پۆشاکی سپی لەبەردا بوو بەوە لە ناویاندا دەناسرایەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئامۆژگاری عبدوڵای کرد و فەرمووی بە تیر هێرشی ئەسپسوارەکانی قوڕەیشمان لێ دوور بخەرەوە تا لە دواوە پەلامارمان نەدەن گەر لە جەنگەکەدا سەرکەوتین یان سەر نەکەوتین تۆ لە جێی خۆت بمێنەرەوە تا لەوێەوە پەلامار نەدرین پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ ئامۆژگاری تیر هاوێژەکانی کرد موسای کوڕی عقبە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ پ کەسی تیر هاوێژی هەڵبژارد و لە ڕووی ئەسب سوارەکانی قوڕیشدا داینان عەبدوڵای کوڕی جوبەیری کردە فەرماندەیان، پاشان ئامۆژگاری تیرهاوێژەکانی کرد و فەرمووی، ئەی تیرهاوێژەکان، گەر ئێمە شوێنپێی خۆمان لە شەڕەکەدا قایم کرد، بینیتان ئەسپسوارەکانی موشریکین کەوتنە جوڵە و دوژمنانی خوا شکان و ڕایان کرد، ئێوە جێگەی خۆتان جێ مەهێڵن. من داواتان لێ دەکەم کە هیچ پیاوێک لە ئێوە جێگەی خۆی چۆڵ نەکا و هێرشی ئەسب سوارەکانمان لێ دوور بخەنەوە هەروەها ئامۆژگاری کردن بەشداری سوپاکە نەکەن لە کۆکردنەوەی دەستکەوتەکانیشدا ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ تیر هاوێژەکانی لەوێدا جێگیر کرد و پاشان فەرمووی دوای سوپاکەمان بپارێزن گەر ئێمەتان بینی دەکوژراین سەرمان مەخەن وەگەر ئێمەتان بینی دەستکەوتمان لێگرتن بەشداریمان مەکەن هەروەها ئامۆژگاری کردن جێگەکانی خۆیان چۆڵ نەکەن گەر مسلمانانی شکان لە شەڕەکەدا بەڕای کوڕی عازب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئامۆژگاری کردن و پێی فەرموون جێگەکان چۆڵ مەکەن گەر سەرکەوتین بەسەریاندا یان ئەوانتان بینی سەرکەوتن بەسەرماندا مەیەن بۆ لامان و کۆمەکیمان مەکەن ئاگاداری کردنەوە کە نابێت ئەو جێگەیە چۆڵ بکەن تا خۆی نێرااو دەنێرێتە لایەن پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموون گەر ئێمەتان بینی باڵندە دەیفڕاندین ئێوە جێگەی خۆتان چۆڵ مەکەن تا نێرراو دەنێرمە لاتان وەگەر ئێمەتان بینی ئەوانمان شکاند و بەدوایان کەوتین ئێوە جێگەی خۆتان چۆڵ مەکەن تا نێرراو دەنێرمە لاتان پێغەمبەر درودی خوای لەسەر بێ مسلمانان هان دەدات بۆ بەرەنگاربوونەوەی مشتیکەکان. دوای ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕیزی سوپای مسلمانانی ڕێکخست و هەرە مسلمانە قارەمانە ئازاکانی لە پێشەوەی سوپاکە دانا و پێی ڕاگەیاندن هیچ کەسێک هیچ کارێک لە خۆیەوە ئەنجام نەدات تا فەرمانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێنەگات پاشان بە مەبەستی بەرزکردنەوەی ورەی مسلمانان و زیاتر خۆڕاگریان پێغەمبەر درودی خوای لەسەر بێ شمشێرەکەی خۆی بەرز کردەوە و فەرمووی کێ ئەم شمشێرەم لێوەردەگرێت و مافی خۆی دەداتێ تا ئەبوو دوجانە وەریگرت و زیاتر ورەی مسلمانانی بەرز کردەوە ئەم بەسەر هاتەش لەم سێ ڕیواەتەدا هاتووە یەکەم ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ شمشێرەکەی بەرز کردەوە و فەرمووی کێ ئەم شمشێرەم لێ وەردەگرێت هەموویان دەستیان بۆ درێژ کرد و هەریەکەیان دەیوت من من تا هەندێکیان لێیان گرت و تەماشایان دەکرد پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەی کێوەری دەگرێت و حەقی بۆ دەسێنێت اینجا هەمویان چوونە دواوە ئەبوو دوجانە سەمماکی کوڕی خەرشە وتی من وەری دەگرم و بە حەقی خۆی دەگەیەنم پاشان وەریگرت و پێشەسەری موشریکەکانی پێشکاند و ڕاستگۆیانە لە ڕووی دوژمندا پێی جەنگا و بە حەقی خۆی گەیاند دووەم زوبەیری کوڕی عوام ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ لە ڕۆژی ئۆحددا شم شێرێکی نمایش کرد و پیشانی مسلمانانی دا و فەرمووی کێ ئەم شم شێرە وەردەگرێت و حەقی خۆی دەداتێ عومەر هەستا وتی من وەری دەگرم ئەی پێغەمبەری خوا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕووی لێوەرگێڕا پاشان وتەکەی دووبارە کردەوە منیش وتم من وەری دەگرم ئەی پێغەمبەری خوا بەڵام ڕووی لە منیش وەرگێڕا پاشان وتەکەی سێبارە کردەوە ئەو کات ئەبوو دوجانە سەماکی کوڕی خەرشە هەستا وتی من بە حەقی خۆی وەری دەگرم بەڵام حەقی خۆی چییە ئەی پێغەمبەری خوا پێغەمبەر درودی خی لەسەر بێ پێی فەرموو حەقی ئەوەیە مسلمانی پێ نەکوژیت و لە ڕووی کافرانیشدا ڕانەکەیت و لە دوژمن بدەیت تا دەچەمێتەوە پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ شمشێرەکەی دایە دەست ئەبوو دوجانە ئەویش پیاوێکی ئازا بوو فیزی دەنواند لە کاتی جەنگدا ئەگەر ویستی شەڕکردنی بوایە خۆی نیشانە دەکرد و پارچە قوماشێکی سووری بە ناوچوانیەوە دەبەست و خەڵکی ئەوەیان بەرچاو بکەوتایە دەیانزانی کە بەڕاستی شەڕ دەکات سێ ئبن و ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت ئەبو دوجانە شمشێرەکەی وەرگرت لە دەستی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئینجا پارچە قوماشەکەی دەرکرد و بەناو چاوانیەوە بەست پاشان بە فیزەوە دەڕۆیشت لە بەردەم ڕیزی پێشەوەی مسلمانان و لە پێش چاوی موشریکەکاندا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەبو دوجانەی بینی کە بە فیزەوە دەڕوات فەرمووی ئەوە جۆرە ڕۆیشتنێکە خوای گەورە خاوەنەکەی دەبغزێنێت مەگەر لە جێگەیەکی وادانەبێت ئا لەو جێگەیەدا هەندێک لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای سەرکەوتن و شەهیدی و شکۆمەندیان لە خوای گەورە کرد ئەمەش بووە هۆیەکی تر بۆ بەرزکردنەوەی ورەی مسلمانان سعدی کوڕی ئەبی وە قاس ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت عبدوڵای کوڕی جەحش لە ڕۆژی ئۆحددا پێیوتم وەرە با داوا لە خوا بکەین هەردووکمان چووینە ئەو لاوە و من سەرەتا دوعام کرد و وتم خوایە گیان گەر بە دوژمن گەیشتم ڕوبەڕووی پیاوێکی زۆر ئازای پڕچەکم بکەرەوە تا لە پێناوی تۆدا بە شەڕ بێم لەگەڵیدا پاشان سرم خە بەسەریدا تا بیکوژم و کەلوپەلەکانی ببێتە دەستکەوتم عبدوڵای کوڕی جەحشیش وتی ئامین. ئینجا ئەو دوعای کرد و وتی خوایە ڕوبەڕووی پیاوێکی زۆر ئازای پڕ چەکم بکەرەوە تا لە پێناوی تۆدا بە شەڕ بێم لەگەڵیدا و پاشان بم کوژێت و گوێچکە و لوتم ببڕێ تا سبینێ پێت بگەم و پێم بڵیت کێ لوت و گوێچکەی بڕیت منیش بڵێم لە پێناوی تۆدا و پاشان لە پێناوی پێغەمبەرەکەتدا تۆش بڵیت ڕاستت کرد سەعد وتی، بەڕاستی دوعاکەی ئەو لە دوعاکەی من باشتر بوو بۆ ئەو ئێوارەیە هاتە دی. لەو کاتەدا عمەر و زەیدی برای ڕزای خۆیان لەسەر بێ پێش بڕکەیان لەگەڵ یەکتردا دەکرد بۆ بەدەستهێنانی پلەی شەهیدی عبدوڵی کوڕی عمەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت عمەر لە ڕۆژی ئوحددا بە زەیدی برایوت برام ئەو قەڵغانی سەر سنگم بگرە با بۆ تۆ بێت زەیدیش وتی تۆ چۆن شەهیدیت دەوێت منیش ئاوها شەهیدیم دەوێت ئیتر هەردووکیان بەجێیان هێشت خۆگەیان نەڕیزی مسلمانان لەو ڕۆژەدا هەندێک پیاوی بەتەمەن یاخود جوولەکەی پەیمان ڕاست خۆیان گەیاندە ڕیزی سوپای مسلمانان لەوانە باوکی حوزەیفە ثابتی کوڕی وەقش مەحمودی کوڕی لوبەیت ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەرچوو لەگەڵ مسلمانان بۆ جەنگی ئۆحود ثابتی کوڕی وەقش و یەمانی کوڕی جابر لەگەڵ ژن و منداڵەکانیان لە قەڵاکاندا دانرابوون هەردووکیان زۆر بەتەمەن بوون یەکێکیان بەوی تریانی وت باشە ئێمە چاوەڕێی چی دەکەین سوێن بەخوا هەریەکە لە ئێمە تەمەنێکی زۆر کەمی ماوە لەمڕۆ سپینێداین ئەوە بۆ ژب شێرەکانمان هەڵنەگرین و پاشان خۆمان بگەێنینە پێغەمبەر درودی خی لەسەر بێ بەڵکو خی گەورە شەهیدیمان پێ ببەخشێت لەگەڵ پێغەمبەردا ئەوە بوو هەردووکیان شمشێرەکانیان هەڵگرت پاشان چوون تا خۆیان گەیاندە ڕیزی مسلمانان بێ ئەوەی سوپای مسلمانان لێیان بە ئاگا بن هەر لەو ڕۆژەدا ئۆسەیرەمی کوڕی ثابتی کوڕی وەقش کە ئەو باوەڕە پتەوەی لە باوکە بە تەمەنەکەی دادی مسلمان بوو و ئەویش خۆی گەیاندە ڕیزی سوپای مسلمانان ئەبو هورەیرە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، ئوسەیرم کە ناوی عەمری کوڕی ثابتی کوڕی وەقش بوو، پێشتر ڕەخنەی لە مسوڵمان بوونی خزمەکانی دەگرت و هەندێ پارەی سووی لە نەفامیدا هەبوو، ئەوە ڕێگری بوو لە مسوڵمان بوون. دەیویست پارەکانی وەرگرێتەوە پاشان مسوڵمان ببێ. بەڵام کە ئەو ڕۆژە هاتە پێش، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ تیایدا چوو بۆ جەنگی ئوحود، ئا لەو ڕۆژەدا ئیسلام چووە دڵیەوە و مسوڵمان بوو چوو پرسیاری کرد و وتی ئامۆزاکانم لە کوێن ئەوانیش وتیان لە ئۆحودن وتی ئەی سعدی کوڕی معاز لە کوێیە وتیان لە ئۆحودا ئەویش قەلغانی سنگی لەبەر کرد و شمشێر و ڕمەکەی هەڵگرت و سواری پشتی ئەسپەکەی بوو پاشان چوو بۆ ئۆحود و بە خێرایی خۆی خستە ناو ڕیزی مسلمانانەوە کاتێک مسلمانان ئەویان بینی پێیان وت عەمر دوور کەوەرەوە لێمان ئەویش وتی من مسوڵمان بووم مخەیریق جوولەکەیەکی سەر ڕاز بوو لەو پەیمانەی کە لەگەڵ مسلمانان بەستبووی کە پارێزگاری لە شارەکە بکات ئیبن و ئیسحاق دەفەرمێت مخەیریق یەکێک بوو لە جوولەکەکانی بەنی سەعلەبە کاتێک جەنگی ئۆحد هاتە پێش بە جوولەکەکانی خزمی خۆی وت ئەی کۆمەڵی جوولەکە واللهی دەزانن کە پێویستە لەسەران ئەمڕۆ محەمەد سەربخەن. ئەوانیش وتیان، ئەمڕۆ ڕۆژی شەممەیە، واتە ڕۆژی پشووە. ئەویش وتی، هەرگیز شەممە پشووتان نەبێت. پاشان شمشێر و کەلوپەلەکەی هەڵگرت و وتی، گەر کوژرام سامانەکەم هی محەمەدە، چی لێ دەکات ئارەزووی خۆیەتی. ئەو بەرەبەیانە خۆی گەیاندە سوپای مسوڵمانان و پشتیوانی لێکردن تا کوژرا. خۆئامادەکردنی موشریکەکان بۆ جەنگەکە موشریکەکانیش خۆیان ئامادە کرد و بەڕیز وەستان و سەد ئەسب سواریان بە سەرکردایەتی خالیدی کوڕیوەلیت لە قۆڵی دەستە ڕاستی سوپاکەیان ڕاگرت و سەد ئەسب سواری تریش بە سەرکردایەتی عکریمەی کوڕی ئەبوو جەهل لە قۆڵی دەستە چەپی سوپاکەیانەوە ڕاگرت سەفوانی کوڕی ئومەیەی کوڕی خەلەفیش بووە سەرکردەی هێزە پیادەکانی پێشەوە و سەرکردایەتی سەرجەم سوپاکەش بەدەست ئەبوو سوفیانەوە بوو و ئاڵاکەشیان بەدەستی تەڵحەی کوڕی عوسمان بوو لە کوڕانی بەنی عەبدودار ئەبوو سوفیان ئامۆژگاری ئاڵا هەڵگرەکەی کرد و هانیدا بۆ شەڕەکە ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێت دەفەرمێت ئەبوو سوفیان بە هەڵگرانی ئاڵاکەی لە بەن و عەبدودار وت وەک هاندانێک بۆیان ئەی کوڕانی عەبدودار ئێوە بە ئاڵاکەوە ڕاتان کرد لە شەڕی بەدر و بینیتان چیمان لێهات خەڵکی بەهۆی ئاڵاکەیانەوە تووشی تەنگەژە دێن گەر نەمێنێت ئەوانیش نامێنن یا ئەوە تا ئاڵاکەمان بۆ دەپارێزن یا ئەوە تا بیدەنە دەست خۆمان تا بۆتانی بپارێزین ئاڵاهەڵگرەکانیش تووڕە بوون و هەڕەشەیان لێکرد و پێیان وت ئێمە ئاڵاکەمان بدەینە تۆ کە شەڕ دەستی پێکرد و پێیان گەیشتین ئەو جا دەزانی چۆن دەبین لە ڕیواەتێکی تردا موسای کوڕی عقبە لە ئیمامی زوهریەوە ڕەحمەتی خی لێبێت دەیگێڕێتەوە کە فەرموویەتی خاوەن هەڵگری ئالای قڕیش تەڵحی کوڕی عوسمان کەمێک ناساغ بوو ئەوان لە بەن و عبدودار بوون کە خاوەنی پەردەپۆشی کەعبە و بەڕێوەبردنی دانیشتەکان و ئاڵا هەڵگری قوڕەیش بوون ئەبوو سوفیان پێی وتن ئاڵاکەتان تیاچوو لە شەڕی بەدردا تا ئەو هەموو بە چوار دەورەوە کوژران وا بە چاک دەزانم ئاڵایەکی تر هەڵبکەم بەن و عبدودار و ئەحلاف وتیان گەر دەتانەوێت ئاڵایەکی تر بەرزکەنەوە بەڵام دەبێت تەنها بەدەستی یەکێک لە بەن و عبدودار بەرز بکرێتەوە ئەو کاتە ئەبوو سوفیان پێیوتن نا بەڵام خۆڕاگر بن بە ئاڵاکەتانەوە هەروەها قوڕەیش داوایان لە ئەبوو عامری ڕاهیب کرد کە سەرکردە و ناوداری پێشووی مەدینە بوو کە هەوڵ بدات تا دوو بەرەکەتی دروست بکات لە ڕیزی سوپای مسلماناندا ئبن و ئیسحاق ڕەحمەتی خی لەبێ دەفەرمێت ئەبوو ئامر کە ناوی عبد ئەمری کوڕی سەیفی بوو یەکێک بوو لە ناودارانی مەدینە بە هاتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ ئەو شارە ئەبوو عامر بەخۆی و پەنج یاخود پ گەنجەوە لە ئەوس چوون و خۆیان گەیان دەمەکە ئەو بە قوڕیشی ڕاگەیاندبوو کە هەر کات بە خزمە ئەوسەکانی خۆی بگات هەموو گوێڕایەڵی دەکەن و هیچ یەکێکیان سەرپێچی ناکەن بۆیە لەم شەڕەدا کە هەردوولا ڕووبەڕووی یەک وەستان، ئەبوو عامر لە ڕیزی هاوپەیمانەکانی قوڕەیش هاتە دەرەوە و بانگی لێ کردن و وتی، ئەی کۆمەڵی ئەوس، من ئەبوو عامرم! ئەوسیش وەڵامیان دایەوە و وتیان، ئەی فاسق، هەرگیز خۆشی بە چاوی خۆت نەبینی! ئەبو عامر لە جاهیلیەتدا نازناوی ڕاهیبی هەبوو بەڵام پێغەمبەر درودی خی لەسەر بێ نازناوی فاسقی لێ نابوو کە ئەبوو عامر وەڵامی ئەوانی گوێ لێ بووتی بەڕاستی خزمەکانم لە دوای من تێک چوون و شێت بوون دەستپێکردنی جەنگەکە و سەرکەوتنی مسلمانان لە دوو ڕیواەتی زعیبدا هاتووە کە شەڕەکە سەرەتا بە شەڕە شمشێر لە نێوان ئاڵا هەڵگرانی قوڕیش و ئاڵا هەڵگرانی مهاجرین لە مسلمانان دەستی پێکردووە یەکەم موسای کوڕی عقبە لە ئیمامی زوهریەوە دەیگەڕێتەوە و دەفەرمێت تاڵحی کوڕی عوسمان ئاڵا هەڵگری مشریکەکان بوو ئاڵا هەڵگرەکەی مهاجرین عاسم بوو کە دەیوت من پارێزەرم بۆ ئەوانەی کە لەگەڵمدان ئینشا ئەله تاڵحی کوڕی عوسمان پێیوت دەتوانیت لەگەڵمدا بجەنگیت؟ وتی، بەڵێ و عاسمیش دەستپێشخەری کرد و بە شمشێرەکەی دای بە سەریدا و کوشتی. بە کوشتنی ئەم ئاڵاهەڵگرەی قوڕەیش، خەوەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاتە دی کە لە خەوەکەیدا بینیبووی بەرانێک بەدوای خۆیدا ڕادەکێشێت. دوو. ئیبن هیشام دەفەرمێت. ئیمامی عەلی ڕەزای خوای لەسەر بێ بە ئاڵاکەوە چووە پێش و وتی، من پشت شکێنم. ئەبوو سەعیدی کوڕی ئەبوو تەڵحەیش کە ئاڵا هەڵگری قوڕەیش بوو وتی، بۆ ناییتە مەیدانەوە تا بە شەڕ بێین؟ هەر دوو لایان بە شەڕ هاتن و ئیمامی عەلی ڕەزای خوای لەسەر بێ دای بە زەوی دا و کوشتی. لە ڕیوایەتێکی تردا هاتووە کە دەڵێت ئەبوو تەڵحە لە نێوان هەر دوو سوپاکەدا هاتە مەیدان و بانگی کرد، من پشت شکێنم کێ دێتە دەرەوە بۆم؟ چەند جار ئەمەی دووبارە کردەوە و کەس لە موسڵمانان نەچووە دەرەوە. پاشان وتی، ئەی هاوەڵانی محەممەد، ئێوە دەڵێن کوژراوەکانتان لە بەهەشتدایە و کوژراوەکانی ئێمەش لە دۆزەخدایە. درۆ دەکەن، گەر ئەوە بەڕاست بزانن یەکێکتان دەهاتە دەرەوە بۆم. پاشان عەلی کوڕی ئەبی تالیب ڕەزای خوای لەسەر بێ بۆی ڕۆیشت و بە شەڕ هات لەگەڵیدا و کوشتی. دوای کوشتنی تەڵحە، ئاڵا هەڵگری قوڕەیش، نازناوی کەبش الکتیبەی لێ نرابوو، واتە بەرانی جەنگاوەرانی قوڕەیش. لە دوای ئەو، پێنج کەسی تر لە براکانی هەڵیان گرت، یەک لە دوای یەک کوژران. لە دوای ئەوانیش یانزە کەس لە کوڕانی بەنی عەبدودار هەڵیان گرت و یەک لە دوای یەک کوژران. لە کۆتاییدا کۆیلەیەکیان هەڵیگرت کە ناوی سەوئەب بوو. لە دواییدا ئەویش کوژرا. پاشان ئاڵاکەیان کەوتە سەر زەوی و کەسیان نەیاندەوێرا لێی نزیک بنەوە وەک زوبێری کوڕی عەوام ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت ئاڵا هەڵگرەکانی قوڕەیش یەک لە دوای یەک کوژران تا کۆیلەیەکیان هەڵی گرت کە ناوی سەوئەب بوو لە دواییدا ئەویش کوژرا هەموویانمان کوشت و ئاڵاکەیان کەوتە سەر زەوی هیچ کەسێکیان نەیدەوێرا لێی نزیک بێتەوە تا ئافرەتێکیان کە ناوی عەمرەی کچی عەلقەمە بوو بەرزی کردەوە و بردیەوە و لێی کۆبوونەوە. پاشان هێرشی موشریکەکان دەستی پێکرد بۆ سەر مسلمانەکان لە قۆڵی دەستە ڕاست و دەستە چەپ و ناو جەرگە و لە دوایشیانەوە ئافرەتەکانیان دەفیان لێدەدا و وریان بەرز دەکردنەوە و هانیان دەدان بۆ شەڕەکە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێک هەردوولا بەیەک گەیشتن و هێرش دەستی پێکرد و لە یەکتر نزیک بوونەوە هندی کچی عوتبە و ئافرەتەکانی تر کە لەگەڵیان بوون هەستان و دەفەکانیان بەدەستەوە گرت و لە دواوە پیاوانیان هاندەدا هند دەیوت ئای کوڕانی عەبدودار ئای پارێزگارانی دوای خەڵکی لێ بدەن بە هەموو شمشێرێکی تیژ و دەیانوت ئێمەین کچانی تاریق دەڕۆین لەسەر دۆشەکی نەرم بۆنی میسکیش لەسەر مەچەکەکانمانە گەر بێنە لامان دەست لە ملان دەکەین گەر پشتمان لێ بکەن بە ناخۆشی لێیان جیا دەبینەوە ئازیزان لە گەرمەی جەنگی ئوحودداین لێرەدا دەوەستین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا تەواوی ڕووداوەکانی ناو جەنگەکە دەگێڕینەوە تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.